ومن شر حاسد اذا حسد. لە شەڕ و خراپەی مرۆڤی حەسودیش لە کاتی حەسەد بردنەکەیانا. لە عائیشەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرموویەتی، پێغەمبەر صلی اللە علیە وسلم ئەگەر ئازارێکی هەبووایە هەردوو سورەتی معوزەتەینی بەسەر خۆیدا دەخوێند و فووی دەکرد بەسەریدا، کاتێک خۆی نەخۆش کەوت و ئازارەکەی زیادی کرد لە نەخۆشی وەفاتی دا، من بەسەریدا دەمخوێند و بەدەستی خۆی مەسحم دەکرد لەبەر بەرەکەت و پیرۆزی دەستەکانی.